بە ڕۆژ کاتێک دونیا ڕووناک دەبێت و تاریکی دەڕەوێنێتەوە سوێن بەو زاتەی کە نێر و مێی دروست کردووە بەڕاستی هەوڵ و کۆششی ئێوە جۆرا و جۆرە هەتانە هەوڵ و کۆششی بۆ بەدەستهێنانی بەهشتە هەتانە بەپێچەوانەوە بەدەست و بردە بۆ ئەنجامدانی تاوان و خراپکاری هەتا نە گوێ ڕایەڵ و هەتا نە یاخی هەتا دوایی. فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى جا ئەوەی ماڵ و سامان و زانست و هەتا دوایی دەبەخشێت و پارێزکار و لە خودا ترسا بڕوای پتەوی بە پاداشتی چاک و بەنرخی خودایی هەیە ئەوە ڕێگەی چاکە و چاکەکاری بۆ ئاسان دەکەین و سەرەنجام دەیخەینە خێر و خۆشییەوە. وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى بەڵام ئەوەی ڕەزیل و دەست نوقاو بێت و خۆی بێ نیاز بزانێت و ڕەزامەندی خودایی مەبەست نەبێت بڕوای نەبێت بە پاداشت و بەهرەی چاچی خودایی و بە درۆی بزانێت ئەوە ئێمە ڕێبازی تنگانە و ناخۆشی بۆ ئاسان دەکەین و لا یصلاها الا الاشقی الذی کذب وتولی ناچێتە ناوی مەگەر کەسانی ناپوخت و دڕندە و خودانە ناز نەبێت ئەوەی حەقیقەت و ڕاستی بە درۆداناوە و پشتی هەڵکردووە لە بەرنامەی خوددا وسەوجنبها الأتقا جا خوداناس و پارێزکاران لەو سزا و ئاگر و ناخۆشیە دوور دەخرێنەوە.